ویست و چاوەڕوانییەکانت بە ڕوونی دەربڕە. نیاز و چاوەڕوانییەکانت بە وردی و بە ڕوونی دەربڕە، بەڵێڵی قسە مەکە. ئەو بەڕێوەبەرەی بە کارمەندەکانی ئەڵێ باش کار بکەن نابێ چاوەڕوان بیت داوەکەی جێبەجێ بکرێت. ئەو ئەبێ بە وردی بڵێت کە باش کارکردن یانی چی و مەبەستی چییە لەو قسەدا. کاتێ بەڵێڵی قسە ئەکەیت هەم ئاکامی نابێت و هەم لە لای خەڵک وەک کەسێکی ڵێڵ و بێ باوەڕ بەخۆبوون دەرئەکەوێ بۆ نموونە ئەگەر ئەو بەڕێوەبەرە لە ناکارامەیی کارمەندەکانی تووڕە بێ کە زۆر جاریش هەر ئەوە ڕووئەدا، ئەو تووڕەیەش هەر شێوەیەکی باش و ڕوونی نییە کە لە خۆشکێنی سەرچاوە ئەگرێت و ڕاگەیاندنی ڕوون و باشی خواستەکان بەتایبەت لە کارە بەکۆمەڵەکاندا هەم ئەبێتە هۆی ڕێکوپێکی و ئاسوودەیی فکری و هەم ئەبێتە هۆی ئەوەی کەسانی تر بە ئاسانی خواستەکەت ئەنجام بدەن. ئەو خاڵانەی کە ئەبێ وەکو لقێکی دەربڕینی خواستەکان لەبەر چاو بگیرێت یەکەم، جوان دیاری بکەن چیتان ئەوێ، چی، چەند، چۆن، تا کەی. لە وەڵامی پرسیارەکاندا ئەم وەڵامانە مەدەرەوە، هەرچی زووتر، هەرچی باشتر، تا دوایی. بە جوانی و ڕوونی وەڵام بدەرەوە. دووەم، داوا لەو کەسە بکە کە ئەزانی ئەتوانی یارمەتیت بدات، لە هەر کەس داوای یارمەتی مەکە. سێیەم، کاتی داواکردن، بەرژەوەندیەکانی ئەڕوبەڕوەکەت لەبەر چاو بگرە، ئەوەی کە تۆ داوای ئەکەی نیشانەی خۆخۆشەویستی و ئەوەی کە بەرژەوەندی لایەنەکەی تر لەبەر چاو ئەگرێ نیشانەی گرنگیدان بە کەسانی ترە کە هەردوکیان کاریگەرن. چوارەم، چاوەڕوانی و داواکاری تۆ نیشانەی خاوەن ئامانجی و باوەڕی قوڵی تۆیە. پێنجەم، تا نەگەی بە خواستەکەت دەست هەڵمەگرە، پێداگریی مەرجی گەیشتن بە ئامانجە. شەشەم، بەڵێڵی قسە مەکە. پێش ئەوەی تووڕە بیت لەوەی کە بۆچی خواستەکەت جێبەجێ ناکەن، بە ڕوونی ئەو خواستەت دەربڕە. کاتێ دایک و باوک بە منداڵەکانیان ئەڵێن منداڵێکی چاک بە، ئەمە داوایەکی ڵێڵە. مامۆستا ئەبێ بە خوێندکار، بەڕێوەبەر بە کارمەند، هاوڕێیان بە یەکتری و بە دراوسێ و تا دوایی، بە جوانی بڵێن، چیان ئەوێت؟ بەڵێڵی دەربڕینی خواست واتا نەبوونی ئازایەتی دەربڕین و ترس لە دژایەتی و نەبوونی باوەڕ بە خۆ بوون. حەفتەم، بە ڕوونی و ئاشکرایی قسە بکە، کاتێ تۆ بە ڕوونی ئەیڵێت کە چیت ئەوێ، ڕووبەڕووەکەت جەسووری و ئازایەتی تیا ئەبینێ. تەنیا ئەوانە ئەترسن لە دەربڕینی خواستەکانیان کە باوەڕیان بە خۆیان نییە، ئەترسن خواستەکانیان بە ڕوونی و ئاشکرا دەربڕن، ئەمانە ئەترسن لەوەی ئاشکرا ببن قسەکانیان بەڵێڵی دەر ئەبڕن تا بە جوانی ئاشکرا نەبن قسەکانیان بە گاڵتەوە ئەکەن چوون ئەترسن ئەگەر بەڕاشکاوی بیکەن ڕووبەڕوەکەیان زویر ئەبێت و یان ئەوانەی بۆ ئاشکرا ببێت ئەوانەی باوەڕیان بە خۆیان هەیە لە قسەکردندا لەسەر خۆن ئەوانەی خێرا قسە ئەکەن باوەڕیان بە خۆیان نیە ئەوانەی باوەڕیان بە خۆیان نییە چاوەڕێن قسەکەیان پەسند بکرێت و یان لایەنی کەم دژایەتی نەکرێن، هەر بۆیە زۆر درێژەی پێ ئەدەن و بابەتی جیاواز تێکەڵ دەکەن تا لەو ئاڵۆزیەدا قسەکان پەسند بکرێن. گوێگرەکان هەموو شتێک ئەزانن، ئەگەر وا ئەزانن بەڵێڵی قسە کردن ئەبێتە هۆی شاردنەوەی ترس و دڵەڕاوکە و باوەڕبەخۆبوونت، ئەوا بەڕاستی لە هەڵەدایت، تۆ بەو کارەت ئەو شتانەت ئەسەلمێنی، ئارامتر و ڕوونتر و ئاشکراتر و ئامانجدارتر قسە بکە، چوون لەو دۆخەدا باوەڕت بە خۆت زیاترە. هەشتەم، منگە منگ مەکە و مەیش بۆڵێنە. بۆڵەبۆڵ واتە حەز بە وتن، بەڵام بە ترس و دڵەڕاوکەوە. ئەگەر لە کەسێکەوە یان شتێک یان لە هەلومەرجێک زویر بوویت، بێ گرژی و تووڕەیی دەریبڕە. بۆڵە کردن واتە، ناڕازیم بەڵام ناوێرم دەری بڕم، لە هەر جێگایەک خزمەتگوزاری باشت پێشکەش نەکرا هۆکەی هەر ئەو ترسەی تۆیە لە دەربڕین. ناڕەزایەتی تۆ نە توڕەیی و نە بێ ڕەوشتانەیە و نە ئەبێتە هۆی دروست بوونی شەڕ. کاتێ تۆ کەسێک لە بارودۆخێکی نابەجێ ئاگادار ئەکەیتەوە تێی ئەگەیەنی کە ئەو شیاوی تۆ نیە، ئەگەر بەڕێزەوە ئەو کارە بکەی هیچ دەمەقاڵە و شەڕێک دروست نابێ، کەوابوو مەبۆڵێنە، بەڕوونی و ئاشکرا قسە بکە بە ڕاشکاوی دەری مەبڕە. نۆیەم، بەرزتر و ڕاشکاوتر قسە بکە، هەمیشە وریا بە، ئەوەی بە ناوی تایبەتمەندی باش و هەستی خۆشکێنی بە تۆ ئەوترێ باوەڕ بە خۆ نەبوون لە تۆدا دروست ئەکا، بۆ نموونە کە ئەڵێن هێواش و دانەدان قسە بکە، گەرچی ئەم کارە خۆشکێنی تۆ پیشان ئەدا بەڵام هەندێ کات ئەتوانێ سەرپۆشێک بێت بۆ باوەڕ بە خۆ نەبوونت. ڵێڵ و هێواش قسە کردن نیشانەی نەبوونی باوەڕ بە خۆیە. کەمێک بەرزتر و ڕوونتر و ڕاشکاوتر بدوێم. هێواش و دانە دانە قسە کردن ئەبێتە هۆی خۆشەویست بوونت بەڵام ئەگەر تۆ ئەتەوێ سەرنجی چواردەورت ڕابکێشی ئەوا وەک نەخۆش باوەڕبەخۆبوونت نیشان ئەدەی بە ڕاشکاوی و بەرز و لەسەرخۆ نەک بە تووڕەیی بدوێ. دەیەم، لە کاتی قسەکردندا مەکەوە پەلەقاژە و پرتەپرت. هێوری زۆر گرنگە، هێوری واتە باوەڕبەوەی ئەیڵێی، واتە ڕەزامەندی. بە نیگەرانی و دڵەڕاوکێ قسەکردن نیشانەی باوەڕبەخۆنەبوونە، چوون دەریئەخات خۆشت باوەڕت بەوە نییە کە ئەیڵێی، بیر ئەکەیتەوە کە ئایا ڕووبەڕووەکەت باوەڕی پێت هەیە؟ هێور نەبوون لە کاتی قسەکردن یان داواکردندا بۆ ڕووبەڕووەکەت دەرئەخات کە تۆ توانای دەربڕینت نییە، ئەو تێگەیشتنەی ئەو لە ڕاستییە ئەبێتە هۆی ئەوەی نیگەرانتر و نائارامتر ببیت. لە کاتی قسەکردندا مەکەوەرە پەلەقاژێ، یاری بە دەست و پەنجەت مەکە، پەنجەت مەگوشە، یاری بە شتێک وەک پێنووس یان پەرتووک مەکە، قاچت مەجووڵێنە، بە کورتی پەلە فڕێ مەکە، وەک باڵندەی ناو قەفەز فڕەفڕ مەکە، بچووکترین جووڵە و بزوانت نیشانەی ترس و دڵەڕاوکێی دەروونیتە، بە ئارامی دانیشە یان ڕاوەستە، جووڵەی زیادە مەکە و بدوێ، کاتی قسەکردن سەیری دەرگا و دیوار و دیمەنەکان مەکە، بە ئارامی سەیری ڕووبەڕووەکەت بکە واتە سەیری گوێگرەکە. هەڵبەت ئەتوانی لە جوڵەی دەستت بۆ باشتر تێگەیاندنی بابەتەکە کەڵک وەرگری بەڵام جوڵەکە هاوسەنگ لە جێی خۆیدا بێت و لەگەڵ بابەتەکەدا بێتەوە و بە تەواوی جیاواز بێت دە جوڵەی ترس و دڵەڕاوکە ڕاهێنانی ئارام قسەکردن ئەنجام بدە. ئەم بەشەش بە کۆتا هات.